شەهرەزاد و تێجێڕنە و پیاوێک لە کاتی سوڕانەوە بە دەوری کەعبەدا خۆی بە پردێکدا هەڵواسی بوو زۆر بە کوڵ هاواریە کرد خویە ئەو ژنە ڕق هەڵبستێنی لە مێردەکەی بەڵکو لە من بدە هەندێ لە حاجیان کە گویان لەم نزایی بوو گرتیان و هێنان بۆ لای پێشەنگی حاجیان دوای ئەوەی بیرازێکی باشیان کردوتیان ئەی پێشنگ ئەم پیاوەمان بینی نزایەکی وای لە کاتی سوڕانەوە بە دەوری کەعبەدا کرد میری حاجیان فەرمانی دا کە سەری ببڕن، پیاوە هاواری لێ هەستا، توو پێغەمبەر درودی خوای لێ بێ گوێم لێ بگرن تاکو بەسەراتی خۆمتان بۆ بگێڕمەوە دواتر چیم لێکەن بیکەن پێشەنگی حاجیان وتی فەرموو کابرا دەستی پێکرد من کابراایەکی بانکێشم لە قەسابخانەیەک مەڕەگروم جلوبەرگم خوێنای ئەبێ ڕۆژێکیان کەروبارەکەم دایە پێش گەشتمە کۆڵانێک هەر خەڵکم ئەبینی ڕایانەکرد یەکێک لە خزمەتکاران پێیوتم خۆت بکە بەو کۆڵانە تەنگەبەرەدا تا نەکوژراوی منیش پرسییم ئەم خەڵکە بۆ ڕاکەن ئەیژوتی ئەوەش نیەکێکە لە کەڵە پیاوانی مەملەکەت ئیدی هەر خزمەتکار بوو بە شوڵی تەڕ لە ڕێبوارانێنەدا گویان بە کەس نەدا منیش کەروبارەکەم کرد بە پێچێکی کۆڵاندا چاوەڕێی ئەوە مەکرد کە ڕێگاکە چۆڵ ببێ ئەمجا بڕۆم سیرم کرد نزیکەی سی کەنیزەک بەو ڕێگادا هاتن یەکێک لە ناویاندا ئەدوت سنەوبەرە یان ئاسکێکی تین و هەر زۆر شۆخ و شەنگ بوو ئەوانی دی لە پەزێرایی دابوون کە گەشت ناو پێچەی من کەروبارەکەم لێوەستاند بوو سێرێکی ڕاست و چەپی خۆی کرد و کۆیلە خەساوێکی بان کرد و چرپاندی بە گوێیدا ئەوش هات و منی گرت خەساوێکی تر کەروبارەکەمی برد بە گوریسێک هەردوو دەستی بەستم و شوێن خۆی خستم خەڵکەکە شاواری کرد ئەوە پیاوە بەنکێشەکەیە داماوە چی کردووە وا دەستیان بەست ئەم جا بە کۆی لە خەساوەکانیان وت بۆ خاتری خوا بەری بدەن منیش لە دڵی خۆمدا وتم بەخوا هەبێ و نەبێت بۆنی ئەو پێستە و خوێناوەی باری کەرەکەمی کردووە ئێڵنجی داوە لە داخا منی گرتووە شوێنیان کەوتن تاکو و گەشتی نەهۆڵێکی گەورە کە خۆشم نازانم چۆنی وەسفی بکەم ڕاخەرێکی زۆر جوانی تیا ڕاخرا بوو ئەم جا کەنیزەکان هات نەژوور و منیش گوریسەکەم بەدەست حساوێکەوەیە لە دڵی خۆمداوتم ڕەنگە لەم خانۆدا بێکەسکوژم بکەن ئەمجا منیان کرد بە گەرماوێکدا کە دەرگاکەی لەسەر هۆڵەکە بوو، هێندەم زانی سێ خزمەتکار خۆیان کرد بە گەرماوەکەی مندا پێیان وتم، دەی هەرچییەکت لەبەردایە دایان بکەنە، یەکێکیان قاچمی شت، یەکێکی دی سەری شتم، کە لە شتنم بوونەوە بۆ کچێک بەرگیان دا پێم وتیان بڕۆ ئەم بەرگانە لەبەر بکە، منیش کە وتم نازانم لەبەریان بکەم بە پێکەنینەوە بەرگەکانیان لەبەر کردم. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، شەوی دوو سەد و هەشتا و پێنج. شەهرەزاد جێڕا و پیاوەکەوتی ئەمجا گوڵاویان هێنا و پرژاندیان پێمدا لەگەڵ خۆیان بردمیانە هۆڵێکەوە بەو خۆیان نازانم چۆنی وەسوی بکەم هێندەی ڕاخەری جوان تیا بوو ڕوانیم کیژێک لەسەر قەنەفێک دانیشتبوو کە لە دار حەیزران دروست کرابوو قاچەکانیشی لە داری ساج بوو چەند کەنیزەکێک لە دەوروبەریدا لە پەزێراییدا بوون کە منی بینی لەبەرم هەستا و بانگی کردم بە تەنیشت خۆی و داینام ئەمجا فەرمانی دا سفرە و خوان بێنن خواردن دانرا و دەستمان پێکرد هەندێک خواردنم خوارد کە لە ژیانمدا نەمدی بوو شەهرەزا جێڕایەوە بانکێژ وتی کەوتمە بیرکردنەوە لە خۆم دوانی وەڕۆ خزمەتکارێک هات و وتی خاتونم ئەوێت بتبینێ لەگەڵی داڕۆشتم ڕێ پێدام چوومە ژوورەوە کڕنوشم بۆ برد فەرمانیدا لای خۆیەوە دانیشتم وەکو جاران نردەوە شوێن خواردن ئەمجا دەستڕۆکێکی دایە دەستم ئەڕوانم پەنجا مسقاڵ زێڕی تیا بوو ئەمجا گەڕامەوە ژوورە گەنجینەکەی خۆم دە سەسڕەکەم تیا شاردەوە بەم جۆر هەموو ڕژێک ئەچوو مەلای و دوای نان خواردن پ دیناری ئەدامێ ئەڕۆشتمەوە لە ماڵ هەڵمەگرت ڕۆژی هەشتم هێندەم زانی کە نیزەکێک بەڕاکردن هاتە دوو متی بڕۆ بۆ ئەو نهۆمەی سەرەوە کە چوومە ڕاڕەوی نهۆمی سەرەوە داڵانێک بوو بانیژەکەی ئەیڕوانیە سەر کۆڵانەکە لەوێ و سەیری خوارەوەم کرد لایەکم بینی دابەزی و خۆی کرد بە هۆڵدا ئەم جاکە کیژەی بینی لە سەر سەکۆ دانیشتوە کڕنوشی بۆ برد بەڵام ئەم نەیدوان ئەم جا کەوت تەمەرای کردن تاکو و دڵی هێنایە و جێ و ئاشتی کردەوە کە ڕۆژ بۆ سربازان هاتن ئەم جا فەرمانی دا منیان بۆ برد پێیوتم ئەو پیاوەی دوێنێت بینی وتم بەڵێ وتی ئەوە مێردمە بەڵام وا بەسەرهاتی خۆ من لەگەڵیدا بۆ جەرمەوە ڕۆژێکیان پێکەوە لە باخچەی ماڵەوە دانیشت بوون هەستا و ڕۆشت زیاتر لە سعاتێکی پێچوو نەگەڕایەوە منیش بە دوای داگەڕام و نەمدۆزیەوە لە چێشخانەکەدا کەنیزەکێکم بینی و پرسیارم لێکرد ئەویش بردمێ سەری ئەڕوانم زۆر بە تاسەوە بەدەست خواردنی ناو مەنجەڵە خوام ئیدی لە داخی ئەو سوێنم خوارد لەگەڵ پیس و پۆخڵترین کەس دانان بخۆم ئەو ڕۆژەی تۆم گرت چوار ڕۆژ بوو بە دوای پیس و پۆخڵدا گڕام لە تۆم پیس و پۆخەڵتر نەدۆزیەوە بۆیە تۆم هێنایە لای خۆم تاکو سوێندم نەکەوێ ئێستاش سوێندەکەم نەکەوتووە پیاوەکەمت بینی گەڕاوەتەوە کەواتە تۆم پێویست نییە هەر جارێک گەڕایەوە سەر ئەو ڕەوشتەی منیش جارێکی دی ئەنێرمەوە بە شوێنتدا ئەم جا فەرمانیدا منیان دەرکرد دوای ئەوەی 400 مسقال زێڕی پێشکەش کردم منیش وا هاتوومە ئێرە و دەست بە نزام کە مێردەکەی بگەڕێتەوە سەر ڕەوشتە ناشیرینەکەی تاکو منیش بگەڕێمەوە سەر ئەو ناز و نعممەتە کە پێشەنگی حاجانەمەی بیست بەری دا و بە حاجانی وت توخوا ئێوەش بۆی بپارێنەوە بەخوا حەقی خۆیەتی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی دوو سەد و هەشتا و شەش. کە هێنایان پێیوت ئەم شەو دڵم زۆر تەنگە با بڕۆینە نێو کۆڵانانی بەغدا و سەر ڕێگا تێکەڵ بین لەگەڵ خەڵکە بەرگی بازرگانی لەبەرەکەین تاکو نەناسرێنەوە وەزیر وتی بە چاوان هەرزوو خۆیان گۆڕی و مەسروری شمشێربازیشیان لەگەڵ خۆیان برد و بەرەو ڕووباری دیجلە ڕۆشتن لەوێ پیرەمێردێکیان بینی بەسەر بەلەمێکەوە پێیان وت دەکرێت. حەزەکەین کەمێک بمانگێڕیت ئەوەش دینارێک کرێی بەلەمەکەت. ئەویش پێی وتن کێ ئەوێرێ بە ڕووباری دیجلەدا بگەڕێت چونکە هەموو شەوێک خەلیفە هاروونە ڕەشید بەخۆی و دەست و پێوەندەکانیەوە ئەگەڕێت هەر کەسێکیان لە ڕووباردا بینی لەملیە دەن بۆ ئەم فەرمانش جاڕچی بەسەر بەلەمەکانیەوە هاوارەکە خەڵکی نا پیاوان و ژنان و مناڵان هەر کەسێک بەسەر ئەم ڕووبار و ببینرێ بە کۆڵەکەی بەلەمەکەی خۆیدا هەڵەواسرێت و لە سێدارە درێ ئەوانیش وتیان مامە گیان ئێمە بۆ پیاسەکردن سوارە بین هەر کە ئەوانمان بینی کرێەکەشت بۆ کەم بە دوو دینار پیرەمێردە ژووتی بێنە پارەکە پشت بەخوا ڕۆین ئەم جاکەوتە سەوڵ لێدان هێندە نەڕۆشت بوون بەلەمێکیان بینی کە کۆمەڵە فانۆسێکی داگیرساوی پێ هەڵواسرا بوو پیرەمێر وتی پێم نەوتن هەموو شەوێک هارو نەڕەشید خۆی بە ڕووباری دیجلەدا گەڕێ ئەمجا لەبەر خۆیوتی خویە خۆمان داوەتە پەنای تۆ بەلەمەکەی کردە ژێر گومەزێکی نێو ئاوەکە پاڵتۆیەکی ڕەشی دا بە سەریاندا دوای کەمێک لە ژێر پاڵتۆکەەوە کەوتنە سیرکردن پیاوێکیان بینی مەشخەڵێکی زێڕینی داگیرساوی بەدەستەوە بوو کە بە دارقاقلە ئەسووتا تورەکێکی سووری پڕدارقاقلە دابووی بەشانیدا جامانێکی مۆسلیشی بەسەرەوە بوو لەو سەری بەلەمەکەیش یەکێکی دی هەبوو کە جلوبەرگی وەکو ئەوی لەبەر بوو، هەمان جۆری مەشخەڵیش بە دەستەوە بوو، دوو سەد خزمەتکار بە دوو ڕیز وەستابوون، کورسییەکی زێڕین لە ناوەڕاستی بەلەمەکەدا دانرابوو، لاوێکی لەسەر دانیشتبوو، بەرگی ڕەشی خەتخەتی زێڕینی لەبەردابوو، یەکێکیش لە بەردەمیدا ڕاوەستابوو کە هەر لە ئەبوو جەعفەری وەزیر ئەچوو، خزمەتکارێکیش لەو لایەنە وەستابوو. کە بەلەمی خەلیفە درۆزنە لە چای ون بوو و پیرەمێردی خاوەن بەلەم بەدەم سەوڵ لێدانە وتی سوپاس بۆ خوا کە نەیان بینین ئەمجا خەلیفە پرسی مامە پیرە ئاخۆ خەلیفە بەم کەشتیەوە هەموو شەیەک بە ڕووباری دیجلە داگەڕێ پیرەمێردوتی بەڵێ گەورم ئەمە بۆ ساڵێک گەچێ هەموو شەوێک ئەمە پیشێتی ئەمجا خەلیفە وتی، ئێمە نامۆین بەم شارە، ئەمشەو بۆ نووستن ئەڕۆینە خان، بەڵام سبەینێ ئێوارە دێینەوە هەمان شوێن، دیسان تۆش وەرەوە سوارمان بکەرەوە، منیش کرێیەکەت ئەکەمە پێنج دینار. پیرەمێرد وتی بە چاوان. شەهرەزاد وتی ئەمجا گەڕانەوە بۆ کۆشک و خۆیان گۆڕی بۆ سبینێ خەلیفە چووە سرای حکومڕانی و دەوڵەتی بەڕێوەبرد بۆ ئێوارە ڕووی کردە جعفەر وتی ئەم شەویش خۆت ئامادە بکە بابچینەوە لای خەلیفە درۆینە ئەمجا لەگەڵ خەلیفەدا جعفەر و مەسروری شمشێربازیش خۆیان گۆڕیەوە لە دەرگای پشتەوەی کۆشک چوونە دەرێ کە گەشتنە سەر ڕووباری دیجلە بەلەمەکەی دوێنێ شەو چاوەڕیان بوو سوار بوون ماوەیەک بەناو ئاوەکەدا ڕۆشتن هێندەیان زانی خەلیفە درۆینەکە بە کەشتیەوە پەیدا بوو کە جوان سەرنجیاندا دووسە خزمەتکاری تێدا بوو کە هیچان ئەوانەی دوێنێ نەبوون. ئەم شەویش هاواریان ئەکرد کەوا هەر کەس نزیک کۆشک بکەوێتەوە لە سێدارە ئەدرێت. خەلیفە بە جەعفەری وت، ئەگەر ئەم بەسەرهاتیان بۆ بگێڕامایەتەوە بڕوام ناکرد، کەچی ئەوە بە چاوی خۆم ئەیبینم. ئەمجا بە پیرەمێردی وت، بە تەنیشت بەلەمەکەیانەوە بڕۆ، مەترسە، ئەوان لە ڕووناکیدان و ئێمە لە تاریکیدا ئەبین، نامانبینن، ئەوەش دە دینار بۆ خۆت. پیرەمێرد بە قسەی کرد و گەشتنە کەناری ڕەز و باخێک شوێنێکی بە تەیمان چنراویان بینی لە چەپەرە چوو کەشتێکیان وەستا هێسترێکی زیینکراوی سەر بەڕەشمیان بۆ خەلیفە درۆی نەهێنا سواری بوو بەناو پێشوازی کەراندا ڕەت بوو خەلیفە و جعفەر و مەسروری شمشێربازیش دابەزین لە پێشیانە و ئەڕۆشتن بەناو خەڵکەکەدا لە کاتی ڕۆشتندا خەلیفە سەرنجی ئەم سیانە و جلوبەرگی بازرگانانەی کەیدان ئیشارەتی پیاوەکانی خۆی کرد ئەوانیش گرتیان و بۆ لای خەلیفە درۆینیان بردن خەلیفە درۆینە لێ پرسین ئالم کاتەدا چی ئەوەی گەیاندە ئێرە ئەوان ژوتیان قوربان ئێمە بازرگانین و بە ئێرە نامۆین نەشارەزایانە ئەگەڕین بۆیە ڕێمان کەوتۆتە ئێرە ئەوە بوو پیاوەکانت هاتن و ئێمەیان گرت خەلیفە درۆی نەوتی باش بوو لە شاری بەغدادا ئاوانە جیران چونکە لە ملتانەدرا ئێستاش مادەم نامۆن گوێمەدەنێ ئەم جا بە وەزیرەکەی خۆی وت ئەمانام شەو میوانی ئێمن لەگەڵ خۆت بیان بە بالای تۆ بن وەزیری ژووتی بە چاوان ئەمجا بردنی و کردنی بە کۆشکێکی گەورەدا هێندە بڵند بوو سەری لە هەورا بوو دەواازەکەی ساج بوو لەبەر هەیوانەکەیدا حەوز و فوارەی ئاو بوو لە هۆڵەکەیدا ئەو هەموو پەردە و پەنجەرەیە یان پاڵدەر و ڕاخەرە ئۆرتە و فەرش ڕاخرا بوو لەسەر دەواازەکەش ئەمە نووسرا بوو ئەم کۆشکە میوان کە بە خێر دێنێ لە مێژوو جوانی خۆی ئەنەخشێنێ بە جۆرێک سرد لی سوڕەمێنێ لە ئاستیا قەڵم واق ڕامێنێ خەلیفە درۆینە لەولاتر لەسەر کورسێکی زێڕین تانیشت کە فەرشێکی تانوپۆ تێکەڵ بە ئاوریشم و تاوی زێڕین چنداوی لەسەر ڕاخرا بوو شم شێربازێک لە پێزێراییدا بوو چەندین کەس دەست و پێوەن لە دەوری بوون سفرە ڕاخرا و خواردن و خواردنەوە دانرا کە خواردن خورا دەست و پل شۆرا قاپ و قاچاق لابرا ئەمجا پیاڵە و مەی و شەراب گێڕا کە سرە گەشتە لای خەلیفە هارو نەڕەشیت نەیخواردەوە خەلیفە درۆینا لە جعفەری وەزیری پرسی ئەو هاوڕێکەت بۆ ناخواتەوە جعفەری وەزیر لە وەڵام داوتی قوربان دەمێکە لەم جۆرە شەرابانی نەخواردوێتەوە خەلیفە درۆینەوتی شەرابی سێویشمان هەیە ئەم جا خەلیفە درۆینە چوە بەردەم خەلیفە هارو نەڕەشیت شەرابی سێویان کە هێنا دایە دەستی پێوت هەر جارێک پیاڵەی مەیان گێڕا تۆ لەمە بخۆرەوە بەم شێوەی درێژیان بە دانیشتندا تا سەریان گەرم بوو هارو نەڕەشید بە جەعفەری وت بەو خخوایە جەعفەر ئێمە لەم پیاڵە زێڕینانەمان نییە خۆزگە باشتر ئەم لاوەم ئەناسی تاکو بمزانایە لە بنەڕەتدا چکارەیە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەوی 2 هەشتا و هەشت. شەهرەزاد گێڕایەوە لە کاتێکدام دوانە گفتوگویان بوو گەنجەکە بینی وەزیر لە لای چەپی خەلیفەوەیە وتی مەزبوون خۆشی هێنە وەزیر وتی خواردنەوە لەمە خۆشتر نابێتەوە بەڵام هاوڕێکەمەڵێ زۆر وڵاتانم دیوە لەگەڵ چەندین خەلیفەی مەزن دانیشتون بەڵام لەم ڕێخستنە جوانترم نەدیوە شەوی وا خۆشیشم بەسەر نەبردووە بەڵام بەغاییەکان و توانە بێ گۆرانی مەینۆشی دیارە سەریێشێ کە خەلیفە درۆی نامی بیست بزێ گرت و دڵخۆش بوو شیشێک کە بەدەستیەوە بوو کێشای بە گۆیەکدا دەرگای کرایەوە خزمەتکارێک لی هاتە دەر و کورسیەک لە داری ساز دروستکرا بوو پێی بوو بە دوایدا کەنیزەکێک هاتە دەر زۆر جوان و ناسک و بێخەوش بوو خزمەتکار کورسێ ساجەکەی بۆ دانا کەنیزەکەکە لەسەری دانیشت هێندە جوان بوو لە مانگی ئاسمانە چوو بە جۆرێک عودەکەی لە ئامێزگرت وەک دایکێک کۆرپەی ئازیزی لە باوەش بگرێ چوار ئاوازی چڕی گوێگرانی سەرسام کرد جۆرێ زمانم هاتە گفتوگۆ خەڵکیم تێگەیان عاشقم بە تۆ پێش تۆ نەمزانی دڵداری چییە ئێستاش دێوانە و نامۆ بووم نامۆ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە کە خەلیفە درۆینە ئەمەی بیست قیژاندی وێخەی خۆی دادڕی خزمەتکارانی پەردەیان بۆ جێڕا جلوبەرگی نوێیان بۆ هێنا و کردیانە بەری کە بە ئاگا هاتەوە لە سەرکوسیەکەی دایان نایەوە کە سەرەی مەی گەیشتە سەر دیسان شیشەکەی دایە بە گۆیەکەدا دیسان دەرگاکرایە و خزمەتکارێک بەخۆی کورسەکەی و هاتە دەر بە دوایدا کەنیزەکێکی دی هاتە دەرەوە کە لە کەنیزەکەی پێشخۆی جوانتر و ناسکتر بوو خزمەتکار کورسەکەی بۆ دانا کەنیزەکەکە بەخۆی و عودەکەی دەستیەوە لە سەری دانیشت بەم دوو دێڕە شارە دەستی کردە گۆرانی وتن کە جەرگم پشکۆی عشقی تۆی تایە چاویشم خوێن و ئەشتی تێزایە ڕۆژانی شادی تێناپەڕێنم کە دڵ لە تاسە و میلی تۆدایە کە لاوەکەم هۆنراوەی بیست قێژاندی وێخەی خۆی دیسانەوە دادڕی جارێکی دی پەردەیان بۆ جێڕا تا بەرگیان لەبەردا گۆڕا کە بە ئاگا هاتەوە لەسەر کورسیەکەی دایان نایەوە کەوتەوە گەشە و پێکەنین کە پێکی دایە بە شیشەکەی دەستی دایە و بە گۆیەکەدا دیسان دەرگاکە کرایەوە مناڵێک کە کورسێکی پێبوو هاتە دەرەوە کە نیزەکێک بەدوایەوە لە هەمان شوێن بۆی دانرا ئەویش لەسەری دانیشت و کەوتە گۆرانیوتن تاکەی خەمی کۆن ئەگەڕێتەوە سوێی دابڕانم نوێ ئەبێتەوە تا دوێنێ کۆڵان بە ئێمە پڕبوو بەغیلی بەریش بێدەنگ و کڕ بوو ئێستاش زەمانە لەیەک دایبڕین هەوارمان خاڵی دەوری لێ گۆڕین ئەیلۆ مەکارم چاوەڕی چی لێم کە دڵم بڵێ پێت ناخەڵەتێم بەس لۆمەم کە کۆڵم لێ بدە دڵ لە ئاستی یار نەبووە ئاسوودا خەڵکی نەیارم دڵی گۆڕیوە نازانێ دوای ئەو خێرم نەدیوە جارێکی دی خەلیفە درۆی نەیەخی خۆی دادڕی و قیژاندی و بورایەوە خزمەتکاران تەناف و پەردان وەکو جاران بۆ هەڵدایە و تابی گۆڕن بەڵام تەنافەکان تێکچوون هارو نەڕەشید سنگ و پشتی خەلیفە درۆینەی بەڕووتی بینی کە سەرنجیدا شوێنی قامچی و لێدانی پێوە دیارە بۆیەوتی ئەی جەحفەر هەرچەندە کوڕێکی قۆز و جوانە بەڵام دزێکی لێزانە جعفر پرسی چۆنە زانی ئەیژوتی ئەی شوێنی قامچی و لێدان بە پشت و ناوچەوانی و نبینی ئەمجا پەردەی تریان بۆ جێرا و جل و بەرگەکەیان گۆڕی کە بە ئاگا هاتە و کەوتەوە کەیف و خۆشی دواتر لای کردەوە ڕوانی خەلیفە و جعفەری وەزیر بە چرپە قسەکەن بۆی لێ پرسین هەواڵ چییە ئەی لاوەکان جعفەر لە وەڵام داوتی خێرە خوا یار بێ چیت لێ بشارمەوە ئەم هاوڕێ بازرگانەم کە سەفەرێکی زۆری کردووە لەگەڵ گەورە پیاوان و پاشان هەڵسا و دانیشتووە پێیوتم ئەو ئاهەنگەی ئەم شەوی پاشامان زێدەڕۆییە و بڕی تێچوونی زۆرە زۆر لە هەرێمەکانی دنیا گەڕاوم شتی وام نەدیوە ئاخر دراندنی ئەو هەموو جل و بەرگە کە هەر کراسێکیان بای هزار دینارە خەرجێکی زۆرە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد گێڕایەوە خەلیفە درۆینە وتی پارە پارەی خۆمە کوتاڵ هی خۆمە ئەوەش کاری خزمەتکارانە کە ئەیکەن هەر کراسێک کە یەخەکەی دادڕم یەکێک لە خزمەتکاران بۆ خۆی بە 500 دیناریش وەرگێ جعفەری وەزیروتی شتێکی باشەکەی ئاغام ئەمجا ئەم شعرەی وت بدەی نیشتەی دەستی بڵاوتە سامان وەکو دەرگای کراوتە گەر بەخشندەکان دەرگاشدا بخەن کلیلیان ئەوە لە هەناوتە کە خەلیفە درۆینە ئەمەی لە جەحفەر بیست هزار دینار و کراسێکی پێبەخشی ئەم جامەی و پیاڵە لە نێوانیان داگەڕا هار و نەڕشی دوتی پرسیاری ئەو جێ قەمچیانەی بەلەش و دەموچاویەوە بپرسا ئەیژوتی گەورم پەلەم لێ مەکە ئارامی کارێکی باشە خەلیفە وتی بەو خویە گەر پرسیاری لێ نەکەی ئەتخنکێن و ناهێڵم نەفەس بدەیت ئەم جا خەلیفە درۆینە هەستی پێکردن بۆیە پرسی ئەوە چپەچپی چیتانە ئەیژوتی خێرە خوایار بێ دیسان خەلیفە درۆینەوتی توخوا هیچم لێمە شارنەوە قسە بکەن جەعفەریش چاری نەماو پرسی، ئەم هاوڕێم ئەڵێ ئەم خەلیفەیە بۆچی لێ دراوە؟ ئەوە شوێنەکانی بە ڕوومەت و لەشیەوە دیارە. خەلیفە درۆینە بزەیەک هاتە سەر لێوانی وتی، بەسەرهاتێکم هەیە، کە بیگێڕمەوە بێت خەڵکی لێوە فێر ببن و ببێتە ئامۆژگاری بۆیان. ئەمجا کەوتە هەناساڵکێشان بەم شعرانە هاتە دووان. قسەیەک ئەکەم سەر سوڕبهێنێ. هەموو کەسێکی پێ ڕابمێنێ ئەوەی ئەوێ گوێ لە من بگرێ قسە و پێکەنین با بوەستێنێ گوێ بگرن قسەم زۆر بە توێکڵە ئەوەی ئەیبیستێ بڕوای پێدێنێ دڵ خەبەری دا خەلیفەی لێە چون چاکە خویە بۆمان بمێنێ ئەوی تر جعفەر وەزیری دانا زۆر خانەدانە هەمومان دێنێ مەسروری سەیاف لە خزمەتیایە پاڵەوانێکە و سوپا بەزێنێ چی لە مێشکما بوو وا بۆم هەڵڕشتن بۆ ئێوەش دیارە خۆشی ئەهێنێ ئەمجا جەعفەر سوێندی بۆ خەلیفە خوارد کە مەبەستی ئەوان نییە و خەمی نەبێ لاوەکەوتی خۆشەویستانم ئەوە بزانن کەوا من میری مسلمانان نیم خۆم خۆم ناو ناوە خەلیفە و هیچی دی ئەگینا من محەممەدی کوڕی عەلی جەوهرم بەهۆی باوکمەوە دەوڵەمەند بووم چونکە ئەو لە پیاوان و سەرانی مەملەکەت بوو کەمرد سامانێکی زۆری لە زێڕ و زی و مرواری و یاقوت و زبرجود و خانوبەرە گەرما و ڕز و باخ و دووکان و ئاش و کۆیلە و خزمەتکار و کەنیزەک بۆ بەجێهێشتم شارەزاد هەستی کرد شەودرەنگ بوو